ئەڵقەی بیست و هەشت. فیلمی دەنگدار هەر دەهات و پەرەی دەسەند و برەوی زیاتر دەبوو منیش بە پێداگرتنەوە لەسەر فیلمی بێدەنگ هەر بەردەوام بوو بەڵام کارەکەم لای هەوپیشەکانم ئەوەندە جێی بایەخ نەبوو، بۆیە هەستم بەوە دەکرد خەریکە لە کاروان دوا بکەوم. هەوڵەکانم بەرەبەرە مەترسی ئەوەیان دەردەبڕی کە لەوانەیە پیشەکەی ئێمە بکەوێتە کەسادی و لە هەردوو جەژن ببین. لەگەڵ ئەمەشدا دەستم لە دەرکردنی چراکانی شارەک هەڵنەگرت. زۆربەی ئەکتەرەکان خەریک بوون پانتۆمایمیان لەبیر دەچوو و هەموو هۆش و بیری خۆیان خستبووە سەر فیلمی دەنگدار. گیروگرفتێکی تریشم هەبوو، هەرچەند چاوم گڕ دەدا کچێکم دەست نەدەکەوت کە بتوانێ خۆی وەکوو چوەر بنوێنێ بە جۆرێک لە جوانی کەم نەکاتەوە، گەلێ کەسم تووش بوو بەڵام کە تاقیم دەکردنەوە نەیاندەتوانی شتەکە بەو جۆرە بکەن کە دڵم ئاوی پێ بخواتەوە تا خوا فێرجینیا جەلیل ناوێکی ڕەخساند. فێرجینیا جەلیل، بەڵێ. ئەم کچە کارەکەی ئەوەندە ڕێک و پێک و پڕ بە دڵی من کرد کە خەریک بووم بیخۆم. تابڵی جوان، ڕوخساری بۆ وێنە دەشیا بەڵام لە مەیدانی نواندندا ناشی بوو. ئەمە هەندێک جار بێسوود نییە بە تایبەتی لە فیلمی بێدەنگا کە تێدا تەکنیک لە هەموو شتێکی تر گرنگترە. ئەو ئەکتەرە ئافرەتانەی کە کارامەن هەندێک جار شتەکە بەو باشییە ناکەن کە یەکێکی ناشی دەیکا چونکە لە پانتۆمایمدا تەکنیکی بزووتنەوە ئەوەندە میکانیکییە کە لێیان تێک دەچێ و سەریان لێ دەشێوێ. پاش کارێکی زۆر چراکانی شارەکە تەواو بوو تەنها مۆسیقای کەم بوو چونکە خۆم لە کۆنتڕۆڵکردنی مۆسیقایا دەستێکم هەبوو خۆم شێوەی مۆسقاکەم دانا هەوڵم دا پارچەی جوان و ڕۆمانتیک دانێم کە بە پێچەوانەی شەخسیەتی ئاوارەکەوە بن چونکە ئەم جۆرە مۆسیقایە سۆزی زیاتری دەدایە کۆمیدیاکانم. ئەوانەی کە کاری مۆسیقای فلمەکەیان لە ئەستۆ بوو بە دەگمەن نەبێ لەمە نەدەگەیشتن ئەوان وایان دەزانی چونکە فلمەکە کۆمیدیە دەبێ مۆسقاکەشی هەر ئەو تامەی هەبێ بەڵام من نەمدەهێشت تەکە وا بشکێتەوە و دەمویست پڕ بێ لە سۆز چونکە بێ سۆز کاری هونەری وەکو هازلیت دەڵێ ناتەواو و بێتامە، لێرەدا بڕیارم دا بگەڕێمەوە بۆ لەندەن تا چراکانی شارەکە لەوێ بخەمە نومایش، ئەوە بوو لەگەڵ برادەرێکدا بە هەمان پاپۆڕکەیەکەم سەفەری گەڕانەوەم بۆ ئینگلتەرە پێکرد واتە ئۆڵەمپیک، چوومەوە بۆ ئینگلتەرا. پاش دە ساڵ دوورکەوتنەوە، دڵم کەوتبووە مەقۆ مەقۆ. دەبێ خەڵک لە لەندەن چۆن پێشوازیم لێ بکەن؟ هەندێ جار دەهاتمە سەر ئەو ڕای کە بەدزییە و بێ ئەوەی بهێڵم کەس ئاگادار بێ خۆم بکەم بە لەندەندا. بەڵام چونکە مەبەستی چوونەکەم کردنەوەی یەکەم نمایشی فیلمی چرای شارەکە بوو ئەم خەیاڵەم دەخستە لاوە. لە هەموو حاڵێکا دەمزانی حەشاماتێکی زۆر بە پیرمەوە دێن. با درێژی نەکەینەوە. گەیشتمە لەندەن و لە ئوتێلی کارلتۆن دابەزیم کە زیاتر لە بەهەشتێکی بچکۆلانە دەچوو. شەقامەکانی دەوروبەری ئوتێلەکە بە لافیتەی بەخێرهاتن کردن ڕازابوونەوە. لە لایەن چەند شەخسیەتی ناسراوی ئەو کاتەی لەندەنەوە بۆ میوانداری بانگ کرام و ئەم بانگ کردنانە، سەرەڕای دەستی ڕێز لێنان دەرفەتی ناسینی گەلێک پیاوی بەناوبانگی ئەو سەردەمەی ئینگلتەرەیان بۆ ڕەخساندم وەکو بێرنات شۆ لۆیت جۆرج و هیتر یەکێک لەو بانککەرانە بێرنارد شۆ بوو شۆ بانقەز دەستی گرتم و بردمیە ناو کتێبخانە تایبەتیەکەی خۆی کە بەڕاستی بووە مای سەرسوورمان و تا ڕادەیەک شەرمەزاریشم چونکە زۆر کەمم لەبارەی بەرهەمەکانی شۆوە دەزانی بۆیە پاش نەختێک لێڕامان و ئەم دیو ئەو دیوکردنی کتێبەکان خۆم دەرباز کرد و هاتمەوە ناو خەڵکەکە پاش ئەوە ڕامزی ماکدۆناالدی سەرۆک وەزیری ئەو کاتە و وێنستن چەرچڵ و چەند کەسی ناسراوی تر ئاهەنگی خۆشهاتنیان بۆ جێڕام چەرچڵم یەکەم جار لە ماڵی مایۆن دێڤیز ناوێک ناسی. ئەو ئەگەر چی لە ڕەفتاردا ورد و وریاو لە سەرخۆ بوو بەڵام هەندێکیش ووشک بوو. وا ڕێکەوت بە تەنیا پێکەوە بمێنینەوە بکەوینە گفتوگۆ. کە هاتمە سەر باسی حکوومەتی حیزبی کرێکاران چاوی بریسکایەوە و وەکوو خۆی بۆ شتێک ئامادەکە قیت بۆوە. گوتی، دەڵێی چی؟ گوتم، ڕاستە دەڵێن لە ئینگلتەرا هەڵبژاردنی حکوومەتێکی سۆشیالیست نابێتە هۆی لابردنی شا یاخود شاژن؟ بە بزەیەکی پڕ تەوس و ماناوە وتی، بێگومان، بێگومان ڕاستە. منیش وتم، سەیرە! قوربان وام دەزانی سۆشیالیستەکان دژی حکوومەتی شاهانەن. پێکەنی وتی، ئەگەر میوان نەبوویتایە لەسەر ئەم قسەیە زمانتمان دەقرتاند. پاش چەند ڕۆژێک بۆ ڕابواردنی ڕۆژی یەکشەمە لەو ماڵە تایبەتیەی خۆی کە لە دەرەوەی لەندەن هەیبوو بانگی کردم. تا ئەمجارە چەرچڵم بە باشی نەناسیبوو لەو کاتەیا ئەو ئەندامی پەرلەمان بوو. لەم میوانداریەدا زۆر شتم لەبارەی شەخسیەتی چەرچڵەوە زانی وەکو، خەسیەتە تایبەتیەکانی، بیروڕاکانی، خولیاکانی، هەر لەوێ چاوم بە چەند ئەندامی تری پەرلەمان کەوت کە ئێستا هەموو لۆردن. هەر لەم کاتەیە گاندی لە لەندەن بوو. پێم وتن بە تەمام چاوم پێی بکەوێ. یەکێکیان هەڵیدایە و وتی. زۆرمان داوە بە دەمی ئەم کابرایەوە مان لە خواردن بگرێ یان نە، دەبێ هەر بیگرن و بیخەنە ژوورەوە. ئەگەر ئاوا بە توندی ڕەفتار نەکەین هیندستانمان لە دەست ئەچێ. هەڵبەت مەبەستیان مانگرتنەکەی گاندی بوو منیش وتم ئەگەر حەپسکردنی مەسلەکە چارەسەر بکە چی لەوە ئاسانترە بەڵام مەسلە شتێکی ترە ئێوە ئەم گاندیە حەپس دەکەن یەکێکی تر پەیدا دەبێ ئەم ڕەمزی ئەو شتەیە کە گەلی هندستان هەوڵی بۆ دەدا و تا ئەم گەلە بە ئاواتی خۆی نەگات گاندی بە دوای گاندیدا دروست دەکات. چەرچڵ ڕووی تێکردم و بزەیەکی کرد وتی خۆزگە ئەندامی حیزبی کرێکارانە بوو بەڕاستی نوێنەرێکی بێوێنە دەبووی من دووشتم لە شخصیەتی چەرچڵدا بەلاوە جێ ڕێزە یەکەمیان بارقوڵی و دووەمیان ڕێزگرتنی لە خەڵکی تر بە سیمایدا وا دێتە بەرچاو کە ڕق و چینەی بەرامبەر بەو کەسانە نەبێ کە لە بیرۆڕادا لەگەڵیاندا ناڕێکە. پاش ئەوەی چەرچڵ و ژنەکەیم بەجێهێشت چووم بۆ دیداری گاندی. هەمیشە گاندیم لەلا بەڕێز و خۆشەویست بووە، ئەمەش لەبەر ئەو هەموو بەهرەی زیرەکی و سیاسی و ئەو ئیرادە پۆڵاینەی کە بووی. بەڵام ئەو سەردانەی ئەوجارەی لەندەنیم بە هەڵە هاتە بەرچاو، چونکە ئەو مەزنییە خەیاڵییەی لەدەست دا کە هەیبوو. جگە لەوەی کە لایەنە ئاینییەکەشی ئەوەندە سەرنجی خەڵکی ڕانەدەکێشا. ئەو کۆمەڵە پەڕ و پاڵەش کە بە شێوەیەکی زۆر ناڕێک و لەو سەرما کوشندەی لەندەندا لە خۆی ئاڵاندبوو زۆر ناشرین دەهاتە بەرچاو. ئەوە بوو مەسەلەکە بوو بە بنێشتە خۆشەی دەمی نەیاران و کەرەستەی باش بۆ کاریکاتێر. زۆرم حەز لە دیداری بوو. بۆیە هەر کە دەرفەتم چنگ کەوت یەک و دووم لێ نەکرد و زۆر بە پەرۆشەوە خۆم بۆ لای کوتا. لە گەڕەکێکی وێرانەی کۆنی لەندەن لە ناو خانوویەکی بچکۆلە ناڕێک دەژیا و خەڵکێکی زۆر لیسیان لە شەقام و کۆڵانەکانی ئەو دەور و دەربەرەدا بوو ڕۆژنامە نووس و وێنەگەر هەردوو نهۆمی خانووەکەیان داگیر کردبوو بردیان مەژوورێکی پچکۆلی نوۆمی دووەم مەهاتما هێشتا نەهاتبوو بەدەم چاوەڕوانییەوە کەوتمە بیرکردنەوە باسی چی لەگەڵا بکەم. زۆرم لەبارەی دەربەدەری و حەپسکردنی و مانگرتنی لە خواردن و تێکۆشانی سەختی ئەوەوە بۆ ڕزگاری هیندستان بیستبوو. ئەوەشم بیستبوو کەوا دژی بەکارهێنانی مەکینەیە. بەڵام لەم بارەیەوە هیچ زانیارییەکم نەبوو. کە لە دوورەوە دەرکەوت بوو بە هەرا و زەڵە و هوتافکێشان و بژی بژی کردن بە تاکسیە کاتبوو کە دابەزی پڕوپاتاڵەکەی لە خۆی ئاڵاندەوە دیمەنێکی سیر بوو کابراایەکی بێگان ناوچەیەکی ئەوها کۆن و هەژاری لەندەندا ئەو هەموو خەڵکەی بە دەورەوە وەکو مریت کۆ ببێتەوە سەیرە بەڕاستی لە پێپلیکان سەرکەوت و چووە بەر پەنجەرەیە کە بەسەر خەڵکەکە دەیڕوانی لەوێ ئیشارەتێکی بۆ من کرد کە بچم بۆ لای و پێکەوە کەوتینە دەستڕاوەشاندن بۆ خەڵکەکە کە دانیشتین کۆمەڵێک وێنەگر بە خۆیان و بە کامێرای فلاشەوە هێرشیان هێنا، لە ڕای ڕاستییەوە من دانیشتبووم. زۆر لە دەرووندا ئاڵۆز بووم، چونکە کاتی ئەوە هاتبوو قسە بکەم و هەرچەندم سەر دەهێنا و دەبرد نەمدەزانی چۆن ڕستەیەک، وشەیەک ڕێک بخەم کە شایستەی وەزعەکە بێ، چونکە لە بنەڕەتدا لەبارەی مەسەلەی هندستان و تێکۆشانی مەهاتماوە ئەوەندە شارەزاییم نەبوو. دەشبوو هەر من سەری گوریس دەرخەم، چونکە بە هەموو ئەقڵی خۆم دڵنیا بووم لەوەی مەهاتما هەرگیز یەکێک لە فیلمەکانی منی نەبینیوە تا چاوەڕوانی ئەوە بم ئەو بکەوێتە باس و سەرەتا بە دووان لەبارەی فیلمەکانمەوە دەست پێ بکا. ژنێک لە تەنیشتمەوە دانیشتبوو هەر قسەی دەکرد. خوا دەیزانی ئەوەندە خەجڵابووم نەمدەزانی چ دەڵێ و چ ناڵێ. خوای من و تۆ کردی ئافرەتێکی هندی لەولاوە دەنگی لێ کرد و ئافرەتەکە وتی. خانم، زەحمەت نەبێ قسەکە و تەواو بکە، تا میستەر چاپلین لەگەڵ گاندیدا قسە بکات. هەموو ژوورەکە بێدەنگ بوو. کە سەیری سیمای مەهاتمام کرد تەنها چاوەڕوانییەکی قوڵم تێدا خوێندەوە. لەو ساتەیا وام هاتە بەرچاو کەوا هەموو هیندستان چاوەڕوانی ئەوەیە من دەم بکەمەوە و قسە بکەم. بۆیە مێکم کرد و قڕگم باش پاک کردەوە و ڕوم کردە مەهات ما و بەمە دەستم پێکرد. بێگومان من پشگیری خەباتی گەلی هندستانم لە پێناوی ئازادیدا لەگەڵەمەشان نەختێک لەیم لەوە هەیە کە جەنابەت دژی مەچین نەیت مەهاتما سەری داگرت و بزەیەکی کرد منیش لەسەر قسەکەی خۆم ڕۆیشتم وتم سەر ڕێی هەموو شتێک ئەگەر مەچینە بۆ سوود و قازانجی گشتی بەکاربهێنرێت دەبێ بە یاریدەدەرێکی باش بۆ ڕزگارکردنی مرۆڤ لە کۆیلەیەتی و سەعاتی کاری بۆ کەم بکاتەوە تا مێشکی باشتر کار بکا و چاکتر لەزەت لە ژیان ببینێ. بە ئەسپایی سەریشی هەڵبڕی و لەسەر خۆ کەوتە قسە، دەزانم. بەڵام هندستان بەر لەوەی ئەو ئاواتانەی بێنێتە دی، دەبێ خۆی لە چنگی ئینگلتەرا ڕزگار بکا. تا ئێستا مەکینە هەر بۆتە مایەی بەستانەوەمان بە ئینگلتەرا بوو، تاقە ڕێگای ڕزگار بوونمان لەم بەستانەوە ئەوەیە هەموو ئەو شتانە بایکۆتە بکەین کە بە مەکینە دروست دەکرێن. هەر لەبەر ئەمەشە. لەبەر ئەمەشە ئەوەمان کردووەتە فرمانێکی نیشتیمانی بۆ هەموو هندستانیەک کە تەشی بگرێتە دەست و بەدەستی خۆی لۆکە بڕێسێ و بەریجی بۆ خۆی لێ دروست بکە ئێمە بەم جۆرە لەگەڵ وڵاتێکی یەکجار بەهێزی وەک ئەنگل تەرەدا دژنجین بێگومان لە پاڵ ئەمەشە هۆی تریش هەن هندستان لە باری ئاو هەواوە وەکو ئینگلتەرە نییە و پێداویستیەکانیشی وەکوهی ئەم نین لێرە ئاو و هەوای سارد ئەوەی پێویست کردووە کە وڵاتەکە پیشەسازییەکی بەهێز و ئابوورییەکی زۆر یەکدیگیری هەبێت. سەفەرێکی ژاپۆنم کرد. دەمێک بوو بە عەزرەتەوە بووم ژاپۆن بە چاوی خۆم ببینم، بەڵام هەر خوا خۆی لە کوشتن ڕزگاری کردم. سەرۆکوەزیرانی ئەو کاتەی ژاپۆن بۆ چای خواردنی ئێوارە بانگی کردبووم. تاقمێکی سیاسیش بڕیاریان دابوو کە لەوێ بیکوژن و وەکو دوایی لە محاکەمەکردنی تاوانبارەکانە دەرکەوت بڕیار وابوو منیش لەگەڵ ئەودا فت بکەن. بەڵام بەڕێکەوت بانگکردنەکە دواخرا و کابرای بەدبەختی. پێوە بوو. لە محاکەمەدا لە کابرای سەرۆکی دەستەی پیاوکوژەکانیان پرسی کە ئەفسەرێکی هێزی دەریایی بوو باشە چارلی چی کردبوو تا بیکوژن کابراوتی چارلی هونەرمندێکی جیهانیە و لە وڵاتەیە گرتووەکانی ئەمریکا شخصیەتێکی ناسراوە بەلەکدانەوەی ئێمە ئەگەر ئەمیشمان بکوشتایە مەسلەکە دەبوو بەهۆی نانەوەی شەڕ لەگەڵ ئەمریکاشدا و بەو جۆرە دوو چۆلەکەمان بە یەک بەردەکوشت دوای کابرا خۆی دانی بەوەدا نا کە خۆیان لە ناو خۆیانە وازیان لە پیلانەکە هێنابوو چونکە پاش مناقەشە گەیشتبوونە ئەوەی کە حیفە پیاوێکی وەکو چارلی تەنها بە هیوای ئەوەی لەوانەیە ببێ تەمای نانەوەی شەر لەگەڵ ئەمریکادا و سەرکەوتنی دەستەی سوپاییەکان لە ژاپۆن بکوژرێت. لە پاشدا بیرم دەکردەوە کابراکان بیان کوشتمایە و دوایی بۆیان دەرکەوتایە کە ئەمریکایی نیم بەڵکو ئینگلیزم لەوانە بوو هەر ئەی بەداخەوەیەکیان بکردایە و هیچی تر نا. لەم سەردانەدا دەرفەتی زۆرم دەستکەوت کە لە نزیکەوە لەبارەی شانۆی ژاپۆنییەوە شارەزایی پەیدا بکەم. بەڕاستی سەردانێکی خۆش و بەتام بوو سوودێکی زۆری بەخشی. نازانم تا کەی گەلی ژاپۆن دەتوانێ بەربەرەکانی ڤایرۆسی ڕۆژئاوا بکا.